تۆماس ئەلفا ئەدیسۆنی بلیمەت و داهێنەر و فرەزان ساڵی 1940 ی زینی لە شاری میلان ئۆهایۆی سەر بە وڵاتێک گرتوەکانی ئەمریکا لەدایک بووە. لە پاش سێ مانگ بەسەر یاددان و خوێندنیدا بۆ مامۆستاکەی دەرکەوت کە کوڕێکی دەبەنگ و چەپڵۆسە و هیچ بۆ خوێندن ناشێت. لە تەمەنی بیست و یەک ساڵیدا یەکەمین داهێنانی وەدەرکەوت کە بریتی بوو لە ئامێرێکی تۆمار بۆ ناونووسی ئەو کەسانەی بەشدارییان دەکرد لە هەڵبژاردنی گشتی لە وڵاتەیەکگرتووەکاندا، بەڵام ئەم داهێنراوەی نەفرۆشرا، لەبەر ئەوە دەستی دایە ئەو داهێنانانەی کە چاوەڕوان دەکران فرۆتیان یەکسەر هەبێ لە بازاڕدا. پاش ماوەیەکی کەم دەزگایەکی تەلەگرافی داهێنا بۆ نووسینی نرخەکانی بۆرسە. ئەمەی بە نزیکەی چل هەزار دۆلار فرۆشت کە پارەیەکی یەجگار زۆری ئەو دەمە بوو. دوابەدوای ئەوە چەند داهێنراوێکی تری هێنایە کایەوە، ڕەنگ بێ فۆنۆگراف، تۆماری دەنگ، بە واڵاترین داهێنراوی ئەدیسۆن دابنرێ. بەڵام ئەو داهێنراوە گرینگەی بۆ جیهان گڵۆپی کارەبا بوو کە لە ساڵی هەزار و هەشت سەد و حەفتا و نۆ ی زاینی دا دایهێنا. هەرچەندە ئەدیسۆن بە داهێنەری یەکەم دانانرێ لە ڕووناکی جادەکاندا، بەڵام بلیمەتییەکەی لەوەدا دەردەکەوێ کە کارامانە توانی بیخاتە گەڕ. نەک تەنها هەر لە ڕووناکی جادەکاندا، بەڵکو وای کرد کە بگاتە هەموو ماڵێکیش. لە ساڵی هەزار و هەشت سەد و هەشتا و دوو ی زایینیدا کۆمپانیاکەی کەوتە بەرهەمهێنانی کارەبای ماڵان لە شاری نیویۆرک، پاشان زۆر بە خێرایی سەرانسەری جیهانی گرتەوە. بە دامەزراندنی کۆمپانیاکەی لە پەخشی کارەبایی و گەیاندنی تەزوو بە هەموو ماڵێکدا، بۆمان دەردەکەوێت کە ئەدیسۆن زەمینەیەکی پیشەسازی گەورەی نوێی دانا بە ڕادەیەک کە هەموو ئامرازە کارەباییەکانی ناوماڵ بگرێتەوە، ئیتر هەر لە تەلەفزیۆنەوە بیگرە تا ئامێری بەرگشتنی کارەبایی، هەروەها هاریکاریکردنی لە پەرەپێدانی کامێرای سینەمایی و ئەو ئامرازانەی کە نیگار جێگیر دەکەن لەسەر پەردە. هەروەها دەستی خستە چاککردنی تەلەفۆن و تەلەگراف و ئامێری چاپ و ئامێری کۆپی و ئامێری قسەکردن بڵندگۆ، جگە لە چەندین داهێنراوی تر کە دەگەنە نزیکەی هەزار داهێنراوی جۆراوجۆر، ئەم ژمارەیەش لەوانەیە زۆر کەس بخاتە گومانەوە. یەکێ لەو هۆیە هەندەرانەی کە ئەدیسۆنی کردە مەردێکی فرەزان و بلیمەت، دامەزراندنی ئەو مەڵبەندە بوو لە مینۆل پارک لە شاری نیوجەرسی کە چەندین شاگرد و کارزان کاریان تێدا دەکرد. ئەم مەڵبەندە بووە پێشەنگێکی بێهاوتا لە تۆژینەوە و لێکۆڵینەوەی گرنگ. هەر لە دواییشدا دەزگا پیشەسازییە گەورەکانی تری لێوەی ڕا دامەزرا. ئەدیسۆن نەک تەنها هەر داهێنەر بوو، بەڵکو وەک کارمەندێکیش لە زۆر کۆمپانیا پیشەسازییەکاندا کاری دەکرد. چەندین کۆمپانیای پیشەسازیی تری دامەزراند کە لە دواییدا بە کۆمپانیای گشتیی کارەبا ناودەبرا. لە ساڵی هەزار و هەشت سەد و هەشتا و دوو زایینیدا لە دۆزینەوەی دیاردەیەکی کارەباییدا هاریکاریی کرد کە ئەویش گەیاندنی وزەی کارەبایە لە نێوان دوو سیمی نەبەستراو بە یەکەوە لە بۆشاییدا. بەم دیاردەیەش دەوترا دیاردەی ئەدیسۆن. ئەم کارە مەزنەی بووە هۆی پەرەپێدانی لوولەی بەتاڵ لە هەوا و دامەزراندنی پیشەسازی ئەلەکترۆنیک. ئەدیسۆنی مەزن گوێی گران بوو، بەڵام فرەزانی و کارە مەزنەکانی جێی ئەو نەنگیەی گرتبووەوە و دوو جار لە ژیانیدا ژنی هێناوە، لە هەر ژنێکی سێ منداڵی بوو، بەڵام ژنی یەکەمی بە جوانەمەرگی سەری نایەوە. خۆیشی ساڵی هەزار و نۆ سەد و سی و یەک ی زایینی لە وێست ئۆرەنج سەر بە نیوجەرسی کۆچی دوایی کرد. ئەدیسۆن بە خاوەن بەهرەیەکی بێچوون و مەزنترین داهێنەر دادەنرێ کە لەسەر ئەم زەوییە ژیابێت.